خۆشەویستان خوای پەروەردگار جل جلاله یەکەمین خانە و لانەیەک لەسەر زەویدا کە بڕیاری فەرموو بۆ مرۆڤایەتی بنیاد بنرێت بریتی بوو لەم بڕیارەی کە إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا یەکەمین خانە و خانوویەک، یەکەمین ماڵ و ڕووگەیەک، ماڵی ئینسانییەت بێ، تەواوی ئینسانییەت لەخۆ بگرێ، بریتییە لە کەعبە اللە، بریتییە لە بەیت اللە، بریتییە لەو کەعبەیەی کە ڕووگە و قیبلەی ئوممەتی موسوڵمانە. ئەمە خەڵاتێکی خوای پەروەردگارە بۆ تەواوی ئینسانییەت. کەواتە ئێمە گەشتیارین، ئێمە ڕێبوارین، ئێمە میوانی خانەی خوای میهرەبانین. مسوڵمانان هەر ساتەوەختێ لە ماڵێک لە ماڵەکانی خوای پەروەردگاردا کۆ دەبنەوە دەبێ بزانن ئەو مزگەوتە سەفیر و نوێنەری کەعبەتوڵڵایە، دەبێ بزانن ئەم مزگەوتانە بەیتێکی بچکۆلانەیە هاوشێوەی بەیتوڵڵاهی الحەرام، ئەمە لێرەوە سەفیرایەتییەک دەکات کە ئێمەی موسڵمانان دەگەیەنێ بە کەعبەتوڵڵاه کە ماڵی ئازادی و ماڵی سەرفرازی و بەختەوەری خوای میهرەبانە بۆ ئێمەی موسڵمانان. ئەبو هورەیرە ڕەزا و ڕەحمەتی خوای لێبێت ئامۆژگاریەک دەکا لە دوای وەفاتی پێغەمبەری ئازیز دەچێتە بازار و دەفەرموێت ڕوودەکاتە خەڵکی بازار ئەی کاسبکاران ئەی بازرگانان ئەی کرێکاران پیان دەفەرموێت یا ئەهل السوق ما أعجزكم ما أخسركم چییە دەتانبینم ئەی بازرگانان، ئەی کاسبکاران، لە خەسارەوە لە خەسارەتیدا دەتانبینم. من ئێوە وا دەبینم ئێوە لەسەر ڕێگای بە هیلاکاچوونان. وتیان بۆ ئەی ئەبا هورەیرە فەرمووی ئەی ئێوە ئاگادار نین لە مزگەوتی ڕەسوڵ اللەدا میراث و ئاسار و شوێنەوار و ئەو شتانەی لە پێغەمبەر بەجێماوە تەوزیع دەکرێت میراث رسول الله صلی الله یقسم ئێوە بێ ئاگان نازانن میراثی پێغەمبەری خوا لە مزگەوتەکەیدا دابەش دەکرێ و ئێوەش لە بازاردا سەرقاڵی دنیان ڕۆچوون لە دنیا کۆکردنەوە و لە دنیاداریدا دەفەرمێ هەموو ڕویان کردە مزگەوت بەڵێ ڕویان کردە مزگەوت و لە دوای ئەوەی کە قەرەباڵغیەک لە مزگەوتی پێغەمبەردا دروست بوو وتیان ئەبا هورەیڕە کوا میراث و میراتی پێغەمبەری خوا تەوزیع دەکرێ فەرمووی ئێوە چیتان بینی و چی دەبینن وتیان خەڵکانێک نوێژ دەکەن، خەڵکانێک قورئان دەخوێنن، خەڵکانێک زیکر دەکەن، کەسانێکی دی حەلقەی عیلمیان هەیە فێری علومی شەرعی دەبن، فێری حەڵاڵ و حەرام دەبن، فەرمووی دەی وەیحەکوم وریا ببنەوە و بزانن ئەوە میراث و میراتی رسول اللە صلی اللە علیه وسلم ئێوە سەرقاڵیتان بە دونیاوە وای لێکردوون کە ئاگاداری میراث و مزگەوتی رسول اللە نین صلی اللە علیه وسلم بۆیە لە ئەمڕۆدا بە پێویستی دەزانم باس لە لەژێر ناونیشانی بەهای مزگەوت لە دڵی مسلمانی کوردا بکەم بەڵێ مزگەوت کە یەکەمین کاری خودایە سبحانە وتعالی هەر بۆیە پێغەمبەری ئازیزمان علیه الصلاة والسلام یەکەمین کاری بنیاتنانی ئەو دەوڵەتە قورئانی و محەممەدیەی لە شارە شیرینەکەی مەدینەدا بریتی بوو لە مەسجدی قوبا دواتر بریتی بوو لە مەسجدی نەبەوی ئینجا خانە و لانەی بۆ خۆی دروست کرد بۆیە ئومەتی مسلمان ئوممەتێکین ناسراوین بە یەکێک لە سیما و بەهاکانمان بریتییە لە مزگەوت، بریتییە لە نوێژگە، بریتییە لە هەبوونی قیبلە، بریتییە لەم ماڵانەی خوای میهرەبان کە تیایدا کۆمان دەکاتەوە و بە یەک ئاشنامان دەکات. لە قورئانی پیرۆزدا خوا سبحانە وتعالی هەژدە جار ناوی مەسجد و مەساجدمان بۆ دێنێ. خوای میهرەبان لە قورئاندا مزگەوتمان ناو دەبا بەوەی کە کەسانێک خاوەنی مزگەوتن مزگەوت دروست دەکەن کەسانێک هاتوچۆی مزگەوت دەکەن ئەوانە ئیمانداری ڕاستەقینەن إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر کەواتە مزگەوت و مەسجد یەکێکە لەو خەڵاتە زۆر گەورە و بەڕێزانەی کە خوای میهرەبان بە ئوممەتی پێغەمبەری ئازیزی بەخشیوە بۆ زیاتر حاڵی بوونمان لەو ئایەتانەی کە باسی مزگەوتمان بۆ دەکات با بزانین پێناسەی مزگەوت چییە مزگەوت تاکە فێرگەی فێربوونی هونەری مامۆستایەتی جیهانە مزگەوت بڵندگۆی ڕاگەیاندن و تێگەیاندن و پێگەیاندنی کۆمەڵگەیەکی ڕەفتار و گوفتار جوانە. مزگەوت بێشکەی گەورەبوونی خەمخۆرانی گەل و مێژوو و نیشتیمانە. مزگەوت نەقڵیاتی بەهەشتی تا ئەبەدمانە. بۆ چارەی دەردی بێ دەرمان چاک و پاکترین دەرمانە. مزگەوت جێگەی ڕەوشت بەرزی و عیلم و عەمەل و عیرفانە، مزگەوت مەیدانی فراوانی مەشقی عەشقی عاشقانی تێکۆشانی کۆڵنەدانی شێرانی شێرگیری ورە و ژیری و قوربانیدانە، مزگەوت شوێنی کۆبوونەوەی هەفتانە و بەردەوام و هەمیشەیی مسوڵمانانە، مزگەوت یەکەمین شاکار و خەڵات و دیاری هونەرکاری پێغەمبەری نازداری سەرداری پێغەمبەرانە علی نبینا و علیهم الصلوة و السلام، مزگەوت بەردی بناغەی بنەڕەتی حکومەت و حکومەتی پڕ ڕەحمەتی بە خزمەتی بۆ میللەتی سەلامەتی ئیسلامە. بێشەی پڵنگ و بێچوە شێرانە، هێمای کۆتایی ڕۆڵی تاوانە، ڕێکخەری بەینی هەرچی زمان و زەمانە، مزگەوت کەشتی ڕزگارییە، بەرەو فیردەوس تاودراوە، دەسا فەرموو! دەسا فەرموو ارکب معنا، با هەموان پێکەوە لە کەشتی مزگەوتی ماڵی خوادا پێکەوە دەستبەرداری ئەم کەشتیە نەبین و هەنگاو هەڵبگرین هەتا بە دیداری خوا، خوای میهرەبان، شادمان دەکات. بەڵێ خۆشەویستانم ئەمە کەمێک بوو لە سەرنج و تێبینی لەو هەژدە ئایەتە و هەژدە جارەی کە قورئان باس لە ڕۆڵ و کاریگەری مزگەوتمان بۆ دەکات. بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیه سەڵات وەسەلام خەڵات و مژدە دەدا بەو کەسانەی کە هاتوچۆی مزگەوت دەکەن لەسەر زاری مبارەکی ڕسول اللەوە دەفەرموێ شاهێدی ئیمانداری و باوەڕداری بۆ کەسێ بۆ باوکێک بۆ گەنجێ بۆ دایک و بۆ خوشکێک کە هاتوچۆی هەمیشە و بەردەوامی ماڵەکانی خوای میهرەبان دەکات مزگەوت خەڵات و مژدەی پێغەمبەری ئازیز بۆ ئەو کەسانەی من بەنا لله مەسجدەن یان بەیتەن بۆ خوای میهرەبان بەن الله له بەیتەن فی الجنە بە تایبەتی ئەوانەی کە دێن لە ڕووی مادیەوە مزگەوتەکان دروست دەکەن دواتر بە عیبادەت ئاوەدانی دەکەنەوە خۆشەویستانم دەمەوێ لە باس و فەضل و گەورەی مزگەوتا چەند پەیامێک ئاراستەی مسوڵمانان بکەم بە تایبەتی لەم زەمەنەدا لێرە و لەوێ باس لە کەمکردنەوە و گرتنی ڕۆڵی مزگەوت دەکرێ باس لەوە دەکرێت کە خەڵکانێک بە هەڵە مامەڵەیان لە مزگەوتەوە کردووە ئایا ئێمەی تاک تاکی کۆمەلگای کوردەواریمان کاممان قەرزاری مزگەوت نین؟ کاممان قەرزاری ئەخلاقیاتی مزگەوت نین؟ ئایا کۆمەڵگای کوردەواری ئێمە ئەگەر پەیامی میحراب پەیامی ڕەسوڵ اللە نەبێ چیمان بەسەردا دەهات؟ یەکەمین پەیاممان موسڵمانانی ئازیز ئەوەیە دەبێ پەیامی مزگەوت پێمان دەڵێ موسڵمانان بۆ قیامەت بۆ مز بۆ قیامەتتان بە چاوی ڕاستتان بە دەستی ڕاستتان کار بکەن و ببینن چونکە یەکەمین پەیامی مزگەوت ئەوەیە دەبێ تاکی مسوڵمان وسارعو وسابقو سیمای کاری مسوڵمان بێت بۆ کاری چاکە ئەنجامدان لە دنیادا خوای میهرەبان بە نمونە لەم بانگهێشتنامەی کە هەفتانە کۆمان دەکاتەوە ئەم بانگهێشتنامەیەی کە ئێوە دێنێ بۆ مزگەوتەکان بانگهێشتنامەی مەخلوق نییە، شان و باڵ و قسە و زمانی هیچ خەتیب و مینبەرێک نییە، بەڵکو هەموومان خزمەتکاری ئایەتی فسعوا الی ذکر اللە خوای میهرەبان دەفەرموێ کە گوێبیستی ئەڵڵا هو ئەکبەری بانگی جومعە بوون، فەسعەو، خێرا بن، توندوتۆڵ بن، گورج و گۆڵ بن، سست و خاو مەبن، بانگەوازی خوایی خێرا وەڵام بەنەوە. بۆ کاری چاکە، سیمای پیاوی موسڵمان و پیاوی مەرد ئەوەیە لە قورئاندا کە خوای میهرەبان دەفەرموێ، وجاء من اقصی المدینە رجل یسعی کاری گەورە و گرنگ جدییەتی دەوێ، بۆیە خوای میهرەبان دەفەرموێ بۆ قوتابیان و فێرخوازان بەتایبەتی وئەن لەیس للئینسانی ئیلا ما سعا وئەن سعیه سوف یرا بەڵێ سەعی و هەوڵ و کۆششکردن لە بۆ دنیا سیمای کەسی مسلمانە چونکە جدیت یەکێکە لە سیمای خەڵکی مسلمان سیمای پیاوی مسوڵمان لە بازرگانیدا ئەوەیە کە تیجارەت و بازرگانی دوای ناخا لە عیبادەت لە ماڵی خوای پەروەردگار ڕووی تێناکات ڕووناکاتە حەرام بەڵکو هەمیشە و هەردەم دەست بە حەڵاڵەوە دەگرێ خوای پەروەرگار دەفەرمێ بۆ دونیاتان یمشون علی الارض هونا نەرم و خاو و لەسەر خۆ و ژیرانە و بەمەبەستەوە هەنگاو هەڵبگرن خوای میهرەبان دەفەرمێ کە جومعە تەواو بوو ئێوە چی بکەن فانتشروا فی الارض بڵاوە بکەن بەسەر زەویدا بەڵام بەگردنکەچی و لەسەر خۆی و بێ ئەزیەت و ئازاردانی یەکتری کەواتە ئەمە پەیامی یەکەمی مزگەوتە دەبێ بۆ قیامەت وەساریعو بۆ کاری چاکەی دونیا سەعی و تێکۆشان بۆ دونیاداریشمان هەوڵ و ماندووبوون بەڵام بە بەرنامە و بە لەسەر خۆییەوە پەیامی دووەمی مزگەوت ئەوەیە کە بەڕاستی مزگەوت بۆ ئازادکردنی مرۆڤەکان هاتووە و ئەن المساجد لله فلا تدعو مع الله احدا ئەگەر لە مزگەوتا فێری بەندایەتی نەبین دڵنیابن دەبین بە بەندەی غەیری خوا جا بەندەی شەیتان بێ بەندەی دینار و دۆلار و دیرهەم بێ بەندەی ئافرەت بێ بەندەی ئەنتەرنێت و فەیسبووک بێ بەندەی جوانکاری بێ بۆ ئافرەتان بەندەی هەر خراپەکاری و فەسادێک بێ کەواتە مزگەوت خانەی ئازادیە بۆ هەموو لایەکمان ناوی مزگەوت جگە لە بەیت اللە المسجد ناوێکی دی الجامعە ئەمڕۆ ڕۆژی جومعەیە نوێژەکەمان ناوی جومعەیە سورەتێکمان ناوی الجمعەیە خطبەکەمان ناوی خطبەی جومعەیە هەموو ئەمانە چیمان پێ دەڵێ دەبێ الجامع کۆکەرەوەی دنیا و قیامەتمان پێدەدات الجامع کۆکەرەوەی هەموو ڕەنگ و زمانەکانە، الجامع، پەیامی یەکخستنی برایەتی و خۆشەویستی و تەبایی و یەکڕیزییە لە نێوانی مسوڵماناندا، پەیامی دونیا و قیامەت پێکەوە گرێدانە، کەواتە ئەمەیە پەیامی ئیسلام، ئەمەیە پەیامی میحرابی ڕەسول اللە صلی اللە علیە و سلم، کورد و مزگەوت، مزگەوت لە دڵی میللەتی کوردە، ڕۆچووە هێندەی ڕۆچوونی شاخی هەورامان و حەسارۆست و قەندیل چەندێک ڕۆچوون بە ناخی زەویدا مزگەوت، میحراب، اللە اکبر، قیبلە، قورئان و سوننەت لە دڵی تاک تاکی میللەتی کوردی مسوڵمانا ڕۆچووە کەواتە کورد بێ مزگەوت نەیکراوە و ناکرێ بۆیە لەگەڵ وێرانکردنی پێنج هەزار گوندی کوردستانا چوار هەزار مزگەوت لەم کوردستانەدا وێران دەکرێ، چەندین شوێنی نوێژ و بەردە نوێژمان وێران دەکرێ، کەواتە ئێمە میللەتێکین لەگەڵ مزگەوتا ژیانمان بێ مزگەوت نەبووە و بێ مزگەوتیش ناتوانین بژین. کەواتە مسوڵمانانی ئازیز لەم زەمەنەدا لە هەموو کاتێک زیاتر پێویستمان بەوە هەیە لە دەوری مزگەوتەکان خڕبینەوە پەیامی مزگەوت لە خۆماندا جێبەجێ بکەین ئیمامی عەلی دەفەرموێ یەتی علی الناس زمان لا يبقى من الإسلام إلا اسمه ولا من القرآن إلا رسمه يعمرون مساجدهم وهي خراب من ذكر الله تعالى ئای لەو زەمەنەی دێ بەسەر خەڵکی مسوڵماندا ئەم ناوی مسوڵمانێتی تەنها لە تەسکەرەدا دەبێ ئەم قورآانە تەنها لەم مسحەفەدایە حکمی پێ ناکرێ ئەم قورآانە ناکرێ بە بەرنامەی ژیان و هەروەها دەفەرمێ جوانکاری مزگەوتەکان عیبی نییە بەڵام عیبادەت و ذیکر و ئاوەدانی و بە تایبەتی نوێژی پێنج فەرزە و بەتایبەتی تر نوێژی بەیانیان وێرانە و کاولە و مزگەوتەکانمان گریانی دێ چونکە شەو ماندووین نانوین بۆیە مزگەوتەکانمان لە بەیانیاندا گلەییەکە و دڵنیابن یەخەمان دەگرێ پەیامی ئێمە ئەوەیە بەڕاستی دەبێ بزانین جوولەکە هەمیشە و هەردەم بەخیلی بە ئێمە بەچی بردووە بە قیبلەمان بە جمعەمان بە ئامینی دوای نوێژەکانمان کە یەکدەنگین دەبێ باش دەستی پێوە بگرین کەواتە مزگەوت بانگ جمعە جەماعەت سیمای ئومەتی مسلمانی میلەتی کوردە ئێمە بێ مزگەوت نەمانتوانیوە و ناتوانین هەنگاو هەڵبگرین بڕوا بفەرمۆن لەم شەوانەدا یەکێک لە وتەبێژەکانی پۆلیسی هەرێم بەم نەسە وتی داوا دەکەم کەناڵەکان مامۆستایان وقول للناس حسنا خوا دەفەرمێ باشە بە خەڵکی بڵێن کەناڵەکان ڕۆڵی خراپ دەبینن ئەفلامی خراپی درێژخایەن لێدەدەن کوشتن یەکتر کوشتن دزیکردن خیانەت زۆربوونی زینا، زۆربوونی تلیاک لە کەمبوونەوەی ڕۆڵی پەیامی میحراب و مزگەوتایە، بۆیە هاووار دەبێ ڕۆڵی مزگەوت کارا بکرێ، دەبێ پەیامی پەروەردەیی لە مزگەوتا زیاتر گرنگی پێ بدرێ، ئەگینا کۆمەڵگای کوردەواری ئێمە تووشی زەرەر و زیانی گەورە دەبێ. کەواتە مسوڵمانانی ئازیز لە کۆتاییدا دوو مژدە بۆ هەموو لایەکمان مژدەیەکیان ئەوەیە کە پێغەمبەری ئازیز دەفەرمی ئەو کەسانەی کە لە دنیادا ئینە للمەساجدی ئەوتادەن ئەلمەلائیکەت و جولەساؤهم کەسانێک هەن وەک مێخ لە مزگەوتەکانە ڕۆچوون واتە هەمیشە لە مزگەوتان مەلائیکە هاودەمیان و هاوژوانیانە دەفەرمێ ئەو کەسانە وە ئین غابوو یفتقدونهم ئەگەر دیار نەبن لە مزگەوت مەلایکەکان خەمیان دەخۆن وئین مەریضو عادوهم ئەگەر نەخۆش بن لەسەر جێگا بکەون دوعای خێریان بۆ دەکەن وئین کانو فی حاجەتین ئەعانوهم ئەگەر هەر کێشەیەکیان هەبێ هاوکاریان دەکەن کەواتە کێ دەیەوێ لەژێر عەرشی خوای میهرەبانە حەشر بکرێ بێگومان هەمومان یەکێک لەو حەو کۆمەڵەی لەژێر عەرشی خوادا حەشر دەکرێن کە سێهەمینیانە رجل قلبه معلق بالمساجد پیاوانێکە، گەنجانێکە، منداڵانێکە، ئافرەتانێکە دڵیان لە مزگەوت هەڵواسراوە، ئەگەر بە جەستە لە بازاڕ و لە خوێندنگا و لە فەرمانگە بن، بەڵام ڕۆحیان لای نوێژ و لای مزگەوتە، ئەی کێ دەیەوێ دراوسێی خوای میهرەبان بێ خوای پەروەردگار دەفەرمێ ئەی نەجیڕانی کوان دراوسێکانی من فریشتەکان دەڵێن پەروەردگارە کێن دراوسێی تۆ فەرمووی عمار المساجد ئەوانەی بینای مزگەوت دەکەن ئەوانەی عیبادەت لە نێو مزگەوتا دەکەن ئەوانەی دڵیان لە مزگەوتە ئەوانەی ڕۆژانە و هەفتانە و بەردەوام ڕوو لە ماڵی خوای پەروەردگار دەکەن کەواتە مزگەوت مەشروعی هەستانەوەی ئوممەتی مسوڵمانە، کەواتە مزگەوت شوێنی پەروەردەکردنی جەستەیمانە، شوێنی پەروەردەکردنی تەندروستیمانە، شوێنی پەروەردەکردنی ڕاگەیاندکاریمانە، شوێنی پەروەردەکردنی جەستەیی و هێز و بازوو سەربازیمانە، مزگەوت شوێنی چارەسەرکردنی کێشە کۆمەڵایەتیەکانمانە، مزگەوت شوێنی کۆبوونەوەی بەیەکتر گەیاندنی کاری هاوسەرگیری مسوڵمانانە، مزگەوت ئەو جێگایە کە دەمانکا بە وەفد و دەمانگەیەنێ بە لیقائی خوای میهرەبان، خوایە بەخاتری اسمی عظمت، بەخاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە لەسەر بەندایەتی بەرداویمان پێ ببەخشە خوایە موفقمان کە هەمیشە میوانی ماڵەکەی تۆ بین خوایە بە دراوسێی خۆت قبولمان کە خوایە بە وەفدی خۆت قبولمان کە لەسەر تەوحید و کەعبەت اللە و ئەو قیبلەیە خوایە بمان ژێنە و بمان مریەنە خوایە ملەتی کورد لەسەر عقیدەی یەک خواناسی و یەک خواپەرستی موفق کە خوای پەروەردگار کوردستانمان یەک پارچە مزگەوتە خوایە بیپارێزە خوای پەروەردگار بیپارێزە خوایە خەڵک و خاچی کوردستان بپارێزە خوایە ئەوەی بەرگری لە دین و ژین و ژینگەی ئەم وڵاتە دەکا موفقیکە خوایە ئەوەی دژ بە دین و ژیان و ژینگەی ئەم میللەتەیە خوایە لەباری بە خوایە لە کۆڵمانی بکەرەوە خوایە ئاگری شەڕ و فیتنە لە کۆڵمان بکەرەوە یا رب العالمین یا ربی خوایە قوتابیان و خوێنکارانمان سەرکەوتووکە دایکان و خوشکانمان بە حەیا و بە شەرم کە، پیرانمان عاقیبەت خێر کە، قەرزی قەرزارانمان بار کە یا اللە، نەخۆشانێکی زۆر خوایە داوای دوعا دەکەن خوایە شیفایان بە، خوایە شیفایان بە یا ارحم الراحمین، خوایە عاقیبەتی من و ئەم جەمعە بەخێر بگێڕە، لە گوناهی دایک و باوکمان خۆش بە یا رب العالمین، اللهم آمین.